لای هەندێ لە ئەهلی تەفسیر واتە، المصور، لای هەندێکی تر واتە، انا اللە اعلم و افصل، لای هەندێکیش ئەم جۆرە ئایەتانە ناوی سورەتەکانیانن، لای هەندێکی تریان ناوی حەرفەکانن، الیف، لام، میم، صاد، خودای گەورەش لە هەموو کەس زاناترە و خۆی ئەزانێ واتای چیە. ئەم قورئانە کتێبێکە نێرراوەتە خوار بۆ لات، با دڵت تەنگ نەبێ و لات گران نەبێ کە بە خەڵکی ڕابگەیەنی، بۆیە بۆمان ناردوویت کافرانی پێ بترسێنی لە ئەنجامی بێ ئیمانی و موسڵمانانی پێ ئاگەدار بکەیتەوە و هەموو جار ئەنجامی خودا پەرستی یا مل پێچییان بخەیتەوە یاد. قلیلا ما تذکرون. دوای ئەو قورئانە بکەون کە خودا نازڵی کردۆتە سەرتان، مەکەونە دوای کەسانی تر یا ئاینی تر کە ڕێگاتان لێون بکەن و توشی سزای ڕۆژی قیامەت ببن، ئێوە کەم بیرەکەنەوە بۆیە دوای ئاینی خودا ناکەون و پەیڕەوی خەڵکی ترەکەن. بەڕاستی ئێمە باپیرە گەورەی ئێوەمان دروست کرد و شێوەی بنیادەممان پێدا، پاشان وتمان بە فریشتەکان سوجدەی ئیحترام بەرن بۆ ئادەم، ئەوانیش هەموویان سوجدەیان بۆ برد، ئیبلیس نەبێ کە سەرپێچی کرد و سوجدەی نەبرد. قال ما منعك ألا تسجد إذ أمرتك؟ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرَهُمْ شَاکِرِينَ پاشەوا لە هەموو لایەکەوە بۆیان دێم، لە بەردەمەوە، لە پشتەوە، لای ڕاستەوە، لای چەپەوە، بە هەموو جۆرێ هەوڵەدەم لە خشتیان بەرم، ئەوا ئەبینی کە زۆرتریان شوکرانەبژێر نابن و بە فەرمانی تۆ ناجوڵێنەوە. جا شەیتان وەسوەسەی خستە دڵیانەوە تا عەورەتی داپۆشراویان دەرکەوێ بۆیان و ڕووت ببێ کە دەرکەوتنی شتێکی ناشرینە، چووە بنگڵێشیان و وتی، خودا بۆیە خواردنی بەری ئەو دارەی لێ مەنع کردوون تا نەبنە مەلائیکە. یە، تا لە بەهەشتدا بە ئەبەدی نەمێننەوە، واتە ئەگەر بێت و لێی بخۆن یا ئەبنە مەلائیکە یا هەتا هەتایە لە بەهەشتدا ئەمێننەوە. جا شەیتان بە سوێن خواردن ئادەم و حەوای هەڵخەڵەتاند و لە بەرزییەوە هێنانیە پەستی، ئادەم وایەزانی کەس بە درۆ سوێن بە خوا ناخوات، ئیتر لە داری گەنمیان خوارد و ئەو بەرگە نوورانیەیان لەسەر لاچ و عەورەتیان دەرکەوت و خەریک بوون گەڵای داری بەهەشتیان بە خۆیانەوە ئەپێچا تا عەورەتیان دەرنەکەوێ، خودای گەورە لە ڕێگای پێغەمبەرانەوە بە بنیادەمی فەرموو، ئەی ئادەمیزاد! ئێمە شتی وەهامان بۆ دروست کردوون عەورەتتان داپۆشێ و شتی وەهایشمان بۆ دروست کردوون کە بۆ جوانی لەبەری کەن، بەڵام پۆشاکی لە خودا ترسان و خۆ دوورخستنەوە لە گوناه باشترین بەرگ و پۆشاکە، ئەمەیش نیشانەی گەورەی و میهرەبانی خودایە، بەڵکو بیربکەنەوە و شوکری نیعمەتەکانی خودا بکەن. وەک باوک و دایکتانی لە بەهەشت بەدرکردن دا و بەرگی بەهەشتی لێ داڕنین و عەورەتی خۆیانی پیشان دان. بێگومان شەیتان و دەستەوبەستەکەی لە دنیا دا ئێوە ئەبینن، بەڵام ئێوە ئەوان نابینن. شەیتانەکان دۆستی ئێوە نین. ئێمە ئەو شەیتانانەمان کردوونەتە دۆستی ئەو کەسانەی باوەڕیان بە خودا نییە. کاتێک کارێکی خراپ و ناشایستە بکەن و پێیان بوترێ بۆچی ئەو کارە نابارە ئەکەن لە وەڵاما ئەڵێن ئێمە باوک و باپیری خۆمانمان دیون ئەم کارەیان کردووە و ئێمەش ئەیکەین خودایش ئەمری پێ کردووین بیکەین جا تۆ پێیان بڵێ حاشا و کەللا خودا ئەمر ناکا بە کاری ناشایستە و خراپ ئێوە قسەی ناڕەوا بەدەم خوداوە هەڵەبەستن. کما بدأکم تعودون تۆ پێیان بڵێ، خودا ئەمری کردووە بە میانەڕەوی و عەدالەت، هەروەها ئەمری کردووە بەوەی کە ڕووبکەنە خوداپەرستی لە هەموو کاتێکی سوژدەبردندا، یا لە هەر شوێن و نوێژێکدا بۆتان هەڵەکەوێ. جا هیدایەتی تاقمێکی دا و تاقمێکیش گومڕاهییان لەسەر بوو بە ماڵ، چونکە گومڕاکان شەیتانەکانیان کردنە دۆستی خۆیان نەک خودای پەروەردگاری جیهان، وایش ئەزانن خۆیان شارەزا و هیدایەت دراون. یا بنی آدم خذوا زینتکم عند کل مسجد ئەی ئادەمیزادینە جل و بەرگتان لەبەر کەن و عەورەتتان داپۆشن لە هەموو مزگەوتێکدا لە کاتی تەواف یا لە کاتی نوێژکردندا و بە ڕووتی نوێژ مەکەن و بە ڕووتی بە دەوری کەعبەدا مەسوڕێنەوە چی خودا حەرامی کردووە حەڵاڵی مەکەن لە خۆتان زیادەڕەوی مەکەن چ لە خواردەمەنی و چ لە پۆشاکدا خودای گەورە ئەوانەی خۆش ناوێ کە زیادەڕەوی ئەکەن. تۆ بڵێ، کێ ئەو جل و بەرگە جوانانەی حەرام کردووە کە خودای گەورە دەری هێناون بۆ بەندەکانی خۆی، لە گیا وەک لۆکە و کەتان، یا لە گیانلەبەر وەک ئاوریشم و خوری، یا لە کانەکان وەک زرێ و پۆشاکی جەنگی، کێ ئەو ڕزق و ڕۆزییە پاک و پوختەی حەرام کردووە کە خودا دروستی کردووە بۆ بەندەکانی خۆی، تۆ بڵێ خودای گەورە هیچی حەرام نەکردووە ئەو کارانە نەبێ کە فاحیشە و ناشرینن وەک کوفر و فاسقی و فجور و ئازاردانی خەڵک و دزی و جەردەیی ئەوەی کە دیار بێ و ئەوەیش کە بە پەنهانی بکرێ هەروەها ئەو تاوانانەی کە حەدی شەرعیان لەسەر نیە و ستەمکردن لە خەڵک بە ناحەق، هەروەها ئەوەی لێ حەرام کردوون کە هاوبەش بۆ خودا دابنێن کە بە هیچ جۆرێ خودا دەلیلێکی نەناردووە لەسەر ڕاستی ئەو هاوبەشە ناحەقانە، ئەوەتان لێ حەرام کراوە کە بە بێ زانیاری و تەنها بە دوا کەوتنی قسەی باو باپیرانتان درۆ و دەلەسە بە دەم خوداوە هەڵبەستن. ولکل امة اجل. ئەوانە چییان بۆ نووسراوە لە ڕزق و ئەجەل پێیان ئەگات، جا کاتێ کە مەلائیکەی گیانکێشان دێن بۆ لایان گیانیان ئەکێشن و پێیان ئەڵێن، کوان ئەو بتانە و ئەو شتانەی بێجگە خودا ئەتان پەرستن؟ ئەوانیش لە وەڵامدا ئەڵێن، ئەوانە لێمان ون بوون و دیار نین. بەم جۆرە ئیعتیراف ئەکەن لەسەر خۆیان کە گومڕا و کافر بوون. جا هەر تاقمێ ئەڕۆشتە ناو ئاگر لەعنەتی لە ئوممەتەکەی پێش خۆی ئەکرد کە دوایان کەوتبوون کە هەموو لەوێ کۆبوونەوە و ڕووبەڕووی یەک وەستان پەیڕەوەکان دەربارەی ئەوانەی دوایان کەوتبوون ئەیان وت خودایە ئا ئەمانە بوون ئێمەیان گومڕا کرد دە دوو قات بە ئاگر سزایان بدە حەقی ئەوەی خۆیان گومڕا بوون و هی ئەوەیش ئێمەیان گومڕا کرد خودا فەرمێ، ئێوەش و ئەوانیش هەموو تۆڵەتان لێ ئەسەنرێ. ئەوان هی ئەوەی خۆیان گومڕا بوون و هی ئەوەیش ئێوەشیان گومڕا کرد. ئێوەش هی ئەوەی گومڕا بوون و هی ئەوەش عەقڵتان نەخستە کار و دوای ئەوان کەوتن. ئینجا کۆمەڵە پێشوە گومڕاکەرەکان وتیان بە کۆمەڵی دوای خۆیان کە پەیڕەویان کردبوون، ئەوە ئێمە و ئێوە وەک یەک سزا ئەدرێین و ئێوە هیچ لە ئێمە چاکتر نین، دە بچێژن سزا بە هۆی کردەوەی بەدتانەوە. إن الذين كذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح بێگومان ئەوانەی باوەڕ بە ئایەتەکانی ئێمە ناکەن و خۆیان بە گەورەتر ئەزانن لەوەی ئیمانیان پێ بهێنن ئەوانە هەرگیز دەرگای ئاسمانیان بۆ ناکرێتەوە و ڕەحمەتی خودا ڕوویان تێ ناکات و تا وشتر نەچێ بە کونی دەرزیدا ئەوانیش ناچنە بەهەشت کە مەحاڵە وشتر بچێ بە کونی دەرزیدا. ئا بەم جۆرە عادلانە پاداشتی تاوانباران ئەدەینەوە و تۆڵەیان لێ ئەسێنین. هەرچی لە دڵیانا بێ لە ئەسبابی ڕق و کینە و یەکتر نەویستن دەریەهێنین و ئەبنە برای یەکتر، لە بەردەمیاندا جۆگا و ڕووبار و گوڵ و گوڵزارە. ئەڵێن، سوپاس و ستایش بۆ ئەو خودایەی شارەزای ڕێگایەکی کردین گەیاندینیە ئەم ناز و نیعمەتە نەبڕاوەیە، ئێمە ئەگەر هیدایەتی خودا نەبوایە هەرگیز ناکەوتینە سەر ئەم ڕێگایە. بەهەشتیەکان بانگەکەنە دۆزەخیەکان و پێیان ئەڵێن، ئێمە بەڕاستی ئەوەی خودا وەعدی پێدابووین دەستمان کەوت، ئاخۆ ئێوەیش ئەوەی خودا وەعدی پێدابوون دەستتان کەوت؟ وتیان، بەڵێ. جا لەوێدا لەبەینی ئەو دوو کۆمەڵەدا جاڕچی جاڕی کێشا و وتی، لە بەینی ئەهلی بەهەشت و ئەهلی دۆزەخدا شورایەک هەیە هەردوولا لە یەک جوێ کاتەوە، لە سەرووی ئەو شورایەوە کۆمەڵێک هەن لەوانەی لە دونیادا هاوبەشیان بۆ خودا دانەناوە و تەنها خودایان پەرستووە بەڵام لە کردەوەی چاکدا کەموکوڕییان هەبووە ئەم کۆمەڵە ئەهلی بەهەشت و جەهەنم ئەناسن و بە نیشانەی تایبەتیا لە یەکیان جیاکەنەوە. ئێمە کیتابێکمان بۆ هێنان کە بیر و باوەڕ و حوکمەکانمان تیا تەفسیل دا و بۆمان ڕوون کردنەوە و خۆمان ئەزانین چۆن و بۆچی تەفسیلمان داون و هەموو پڕن لە حیکمەت و هۆی شارەزایی و ڕەحمەتن بۆ ئەوانەی ئیمان ئەهێنن و سەرپێچی ناکەن. هل ينظرون إلا تأویلە. کە ئەوانە هاتنە دی و ڕۆژی قیامەت هات، ئەوانەی لە دونیادا قورئانیان لەبیر کردبوو سەرپێچییان ئەکرد، ڕاستییان بۆ دەرەکەوێت و ئەڵێن، پێغەمبەرەکان لە دونیادا ڕاستیان کرد و ڕاستیان هێنا و ئێمە باوەڕمان پێ نەکردن، ئاخۆ لەم ڕۆژەدا تکا کار هەن تکامان بۆ بکەن و لە سزا ڕزگارمان بکەن؟ ئاخۆ ئەمانگەڕێننەوە بۆ دونیا تا کردەوەی تر بکەین غەیری ئەوەی ئەوسا ئەمانکرد؟ انه لا یحب المعتدین بە ترس و گریان و خشوعەوە لە خودای خۆتان بپاڕێنەوە بە پەنامەکی خودا ئەو کەسانەی خۆش ناوێ لە دوعا و پاڕانەوەدا لە ڕێگای شەرع لا ئەدەن و داوای شتی ناڕەوا ئەکەن یا بە بێ مەعنا لە دوعا کردنا دەنگ بەرزەکەنەوە پاش ئەوەی خودا پێغەمبەری بۆ ناردن و ئاینی بۆ دیاری کردن و زەوی ئاوەدان کردەوە دەست مەدەنە خراپەکاری و گوناه و تاوان و لە خودای خۆتان بپاڕێنەوە لەگەڵ ترس و هیوادا ترس لە قبوڵ نەبوونی پاڕانەوەکەتان و هیوای قبوڵ بوون و ئومێدی لوتفی خودای میهرەبان بێگومان لوتف و میهرەبانی خودا لە چاکەکارانەوە نزیکە. کذلک نخرج الموتی لعلکم تذکرون. خودا ئەو خودایە باکان ئەنێرێ، مژدەی بارانی ڕەحمەتیان پێیە، کە هەوری قورس و زۆریان هەڵگرت بەرەو وڵاتێ ئەیاندەینە بەر کە مردووە و سەوزایی و ژیانی تێدا نییە، لەوێ بارانی پێ ئەبارێنین و لەو زەوییە مردووەدا هەموو جۆرە بەر و گیایەک ئەڕوێنین بەڵێ چۆن دەستمان ئەڕوات ئەمە بکەین وەهایش مردوو زیندوو ئەکەینەوە بەڵکو ئێوە بیر بکەنەوە و بڵێن مادام خوا ئەتوانێ ئەم زەوییە مردووە زیندوو بکاتەوە بەو جۆرەش ئێمە زیندوو ئەکاتەوە جا ڕوو بکەنە خودا و ڕێگای ڕاست بگرنە بەر. ئەو شوێنەیش کە شۆرەکات و بێ خێر بێ شتێکی کەم و بێ کەڵک ئەڕوێنێ. ئێمە ئا بەم جۆرە ئایەتەکان دووبات ئەکەینەوە بۆ کۆمەڵێک کە شوکرانەبژێری نیعمەتەکانی خودان و بیرەکەنەوە لەو هەمووە خێر و بەرەکەتەی خودا بۆ ئادەمیزادی ئامادەکردووە و ڕژاندویەتی بەسەریاندا. واتقوا ولعلکم ترحمون بۆ لاتان سەیرە و سەرتان سڕەمێنێ لەوەی کە ئامۆژگارییەکتان لای خوداوە بۆ بێت لەسەر دەستی یەکێ لە خۆتان کە ئادەمیزاد بێ وەک خۆتان بۆ ئەوەی لە سزای ڕۆژی قیامەت بتانترسێنێ تا خۆتان لە گوناه دوور بخەنەوە و لە خودا بترسن بە هیوای ئەوەی بەر ڕەحمەتی خودا بکەون کافرەکان بەلایانەوە سەیر بوو بنیادەمێ بێت ئامۆژگاریان بکات افلا تتقون. هەروەها هودمان نار بۆ سەر قەومی عاد کە یەکێک بوو لە خۆیان، وتی قەومینە! خودا بپەرستن، خودایەکی ترتان نییە لایەقی پەرستن بێ ئەو نەبێ، بۆچی لە خودا ناترسن و لە گومڕاهی دوور ناکەونەوە؟ بیری ئەوە بکەنەوە کە خودا ئێوەی کردە جێگەداری قەومی نوح و موڵک و داراییتان دەستکەوت و لەوان زیاتر باڵای بەرزکردن و هێزی دانێ، بیری نیعمەتەکانی خودا بکەنەوە و شوکرانەبژێر بن، بەڵکو ڕزگار و سەرفراز ببن. قالوا ئەجیتنا تەنها خودا بپەرستن خودایەکی ترتان نیە شایەنی پەرستن بێ ئەو نەبێ بەڕاستی ئایەت و موعجیزەیەکتان لەلایەن خوداوە بۆ هاتووە ئەمە وشترێکە خودا لە غەیری ڕێگەی عادەتیەوە دروستی کردووە بۆتان و نیشانە و ئایەتە بۆتان وازی لێ بێنن با لە زەوی خودادا بلەوەڕێ و خراپ دەستی لێ مەدەن کە ببێتە هۆی ئەوەی سزایەکی توندوتیژ بدرێن. جا ئەو کۆمەڵە کەوا خۆیان بە گەورە دائەنا لە قەومی ساڵح بە موسڵمانەکانیان وت کە بێ هێز بوون، ئایا ئێوە ئیمان و باوەڕتان هەیە بەوە کە ساڵح لای خوداوە نێرراوە و پێغەمبەر و ڕاهبەرە؟ وتیان بەڵێ ئێمە باوەڕمان هەیە بەو ئایینەی لەگەڵ ئەو ڕەوانە کراوە. قال الذین جا ساڵح پێغەمبەر پشتی لێ هەڵکردن و وتی، ئەی قەومی من! من بەڕاستی پەیامی خودام پێ گەیاندن و ئامۆژگاریم کردن و دڵسۆز بووم بۆتان، بەڵام ئێوە ئامۆژگاریکەر و دڵسۆزتان خۆش ناوێ. ولوطا اذ قال لقومه اتاتون. ئینەهم ئوناس یەتەتەهەرون قەومەکەی هیچ وەڵامێکیان نەبوو ئەوە نەبێ کە وتیان، لوط و جەماعەتەکەی لەم دێیەتان دەرکەن، ئەمانە خەڵکێکن خۆیان لە کردەوەی ئێمە پاک ڕائەگرن و حەز لە کاری ئێمە ناکەن. کە یەکێک بوو لە خۆیان و خزم و کەسیان بوو، پێی وتن، ئەی خزمینە! تەنها خودا بپەرستن، ئێوە هیچ خودایەکی شایانی پەرستنتان نییە ئەو نەبێ، ئێوە لای خوداوە موعجیزەتان بۆ هاتووە، دەی لە پێوانە و کێشانەدا دەستتان ڕاست بێ و حەقی خەڵک کەم مەکەنەوە. دامەنیشن لەسەر هەموو ڕێگایەک ڕێگا لە خەڵک بگرن و هەڕەشەیان لێ بکەن و ڕێگای ئەوەیان لێ بگرن کە بچن بۆ لای شوعەیب و دوای بکەون بتانەوێ گومان بخەنە دڵیانەوە و ڕێگای چەوت بگرن بیری ئەوە بکەنەوە کە ئێوە کەم بوون چ لە لایەنی ژمارەوە و چ لە لایەنی شتومەکەوە و خودا زۆری کردن و یارمەتی دان هەروەها سەیر کەن ئەنجامی بەدکاران چی بوو ئێوە لە بەسەرهاتی ئەوان پەند وەربگرن و بەدکار مەبن. جا ئەگەر تاقمێک لە ئێوە ئیمانی هێنا بەوەی خودا ڕەوانەی کردووە لەگەڵ من و تاقمێکتان ئیمانی نەهێنا ئەوا چاوەڕوان بن تا خودا حوکممان لە بەیندا ئەکات و یارمەتی حەق ئەدات بەسەر ناحەقدا، بێگومان خودا چاکترین دادوەرە و ڕەواترین حوکمەدات. ئەگەر ئێمە بگەڕێینەوە سەر ئاینە ناحەقەکەی ئێوە کە خودا ڕزگاری کردووین لێی و هیدایەتی داوین ئەوە ئێمە درۆ و بوختان بۆ خودا هەڵەبستین بەوە کە هاوبەشی بۆ دابنێین ئێمە هەرگیز ناگەڕێینەوە بۆ ئەو ئاینە ناحەقەی ئێوە مەگەر خودای پەروەردگارمان بیەوێ سەرمان لێ تێک بدا و عاقیبەت شەڕمان بکات عیلمی خودا بەربڵاوە و هەر خۆیەزانێ بەوەی بووە و بەوەی لەلایەن ئێمە و ئێوەوە ئەبێ، ئێمە پشت بە خودا ئەبەستین کە لەسەر ئەم ئایینە ڕاستەی خۆمان دامان بمەزرێنێ و لە بەدکاران ڕزگارمان بکات، خودایە! ڕاستی حوکم بکە لە بەینی ئێمە و قەومەکەماندا و حەق و ناحەق لە یەک جیا بکەرەوە، بێگومان هەر تۆ چاکترین دادوەری و حەق و ناحەق ڕوون ئەکەیتەوە. رون. دوایی لە باتی ناڕەحەتی و تەنگانەیی خۆشی و هەرزانی و فراوانیمان پێدان تا بیر بکەنەوە و باوەڕ بە دەسەڵاتی خودا بکەن کەچی هەر ئەوەندە کە ڕزگار بوون و حاڵ و ماڵیان زۆر بوو لە باتی شوکرانەبژێری و سوپاسگوزاری وتیان ئەم ڕووداوانە شتیکی عادەتین و ئەمە یاسای جیهانە و باوک و باپیرانیشمان تووشی خۆشی و ناخۆشی بوون و بارودۆخی جیاجیایان دیوە ئایا ئەوانەی لە جێی خەڵکە پێشوەکان دانیشتوون و سەرزەویان بە میرات بۆ ماوەتەوە، خودا بۆی ڕوون نەکردوونەتەوە کە ئەگەر ئێمە بمانەوێ بە هۆی تاوانەکانیانەوە تۆڵەیان لێ ئەستێنین وەک لە پێشوەکانمان سەند، هەروەها دڵیان مۆرەکەین و حەق نابیسن بە جۆرێکی وەها کە پەند و عیبرەت وەربگرن؟ شایانی پێغەمبەرایەتی من ئەوەیە کە درۆ بەدەم خوداوە هەڵنەبەستم و واجبە لەسەرم ڕاستی نەبێ هیچ نەڵێم من موعجیزەی ئاشکرام هێناوە بۆتان بۆ ئیسپاتی ڕاستی قسەکانم و پێغەمبەرایەتیم کەواتە بەنی ئیسرائیلم لەگەڵدا بنێرەوە و ماوەیان بدە با لەگەڵمدا بگەڕێنەوە بۆ نیشتیمانی خۆیان کە جێگای باوباپیرانیان بووە. کە موسا موعجیزەکەی نواند و جادووەکەی ئەوانی بەتاڵ کردەوە، جادووگەرەکان بەزین و ملکەچ بوون و بە زەلیلی و بەزێنراوی سەرشۆڕ و ماڵوێران و ڕەنجەڕۆ بوون. وألقي السحرة ساجدين ئەو موعجیزە گەورەیە جادووگەرەکانی وەها سەرسام کرد، مات و مەبهووت و بێ ئیرادە کەوتن بە ڕووداو، سوجدەیان برد بۆ خودای موسا و هەموو عالەم. ثم لأصلبنكم أجمعین بەڕاستی دەست و پێتان ڕاست و چەپ لە هەر ئەندامی لایەک ئەبڕمەوە و هەمووتان ئەدەم لە دار و هەڵتانەواسم واتە دەستی ڕاست و پێی چەپ دەستی چەپ و پێی ڕاستتان ئەبڕمەوە و هیچ لایەکتان بە ساغی ناهێڵمەوە و ئەنجا بۆ پەند و عیبرەتی خەڵکیش هەڵتانەواسم ئایا واز لە موسا و قەومەکەی هێنی بەدکاری بکەن لەسەر زەوی تۆ و خوداکەت بەجێ بێڵن و ئیمانتان پێ نەهێنن فیرعەون وتی ئەمە چاری ئاسانە هەرچی نێرینەیانە ئەیان کوژین و بن بڕیان ئەکەین و تۆویان ناهێڵین ئەوەیش مێینەیانە بە زیندوێتی ئەیان هێڵینەوە و زەلیلیان ئەکەین ئێمە بەسەریانا زاڵین وَالْعَاقِبَةُ لِلْمُتَّقِینَ. کە موسا و بەنی ئیسرائیل ئەم هەڕەشە و پیلانەی فیرعەونیان بیست، موسا بە قەومەکەی وت، داوای یارمەتی و پشتیوانی لە خودا بکەن و خۆگر بن، زەوی هەمووی موڵکی خودایە و کەس خاوەنی ڕاستەقینەی نییە، خودا زەوی و دەسەڵاتی سەر زەوی ئەدا بە هەر کەس کە مەیلی لێبێ و ئەنجامی پیرۆز و پڕ بەختەوەری هی ئەوانەیە خۆیان لە گوناهە پارێزن و بەنی ئیسرائیلیەکان وتیان ئەی موسا ئێمە پێش ئەوەی تۆ بێی بۆ لامان ئازار دراوین و کە تۆیش هاتی ئازار دراین و زۆر دڵ پەرێشانین موسا پێی وتن بەڵکو خودا دوژمنەکانتان لەناو بەرێ و ئێوە بکاتە جێنشین لەسەر عەرز و سەیرتان بکات چۆن ئەجوڵێنەوە خودا پەرستی ئەکەن تا پاداشتان بداتەوە یا ستەمکار و بێ ئاینە بن تا سزاتان بدات أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ ئەمانە ئەگەر خێر و خۆشی ڕوویان تێبکات وەک باران و ڕزق و ڕۆزی فراوان ئەڵێن حەقی خۆمانە و خۆمان لایقی ئەم خێر و خۆشیەین کە ناخۆشیەکیش ڕوویان تێکا ئەڵێن ئەمە نەگبەتی موسا و دەستە و بەستەکەیەتی نەخەیر ئەو نەگبەتیەی ئەوان لای خوداوە ئەدرێ بەسەریانا و موسا هیچ دەستێکی لەو کارەدا نیە فاستکبروا فاستکبروا وکانوا قوما مجرمین ئنجا لافاو و بارانی توندمان ناردە سەریان تا کشتوکاڵیان لەناو بەرێ و کوللەمان ناردە سەریان تا سەوزی و بەری دەغڵودان و دارەکانیان هەموو بخۆن و ئەسپێمان نارد بۆ ئازاری لەشیان و خوراندنی هەروەها بۆقمان ناردە ناو ماڵیان و هەموو شوێنێکی داگیر کردن و خوێنمان باران بەسەر خۆیان و ماڵ و خواردەمەنیاندا و بە تەواوی ئیسراحەتمان لێ سەندن. ئەمانە هەموو چەند نیشانەیەکی ڕوون و ئاشکرا بوون لەسەر دەسەڵات و گەورەیی خودا، بەڵام لەگەڵ ئەم هەموو نیشانانەدا ئەوان هەر خۆیان بە گەورەزانی و لەخۆبایی بوون و کۆمەڵێکی ستەمکار و لە خودا نەترس بوون. کە ئەو سزا و ئازارانە بارین بەسەریاندا و تووش بوون، پەنایان بردە بەر مووسا و پێیان وت، لە خودای خۆت بپارێرەوە ئەم نەگبەتی و نەهامەتیمان لە کۆڵ بکاتەوە، بەو پەیمانەی لە بەینتانا هەیە و پێی وتووی، ئەگەر لێم بپاڕیتەوە نیزات قبووڵەکەم، جا قەسەم بەو پەیمانە ئەگەر ئەمجارە ئەم ئازارەت لێ ڕەواندینەوە و ڕزگار بووین، ئیمانت پێ هێنین و بەنی ئیسرائیلت لەگەڵ ئەنێرین. تۆیش خودایەک بۆ ئێمە دروست بکە، وەک چۆن ئەمانە چەند خودایەکیان هەیە، موسایش پێی وتن، بەڕاستی ئێوە قەومێکی نەزان و نەفامن، پاش ئەم هەمووە موعجیزانە تازە بەدوای بتپەرستیا ئەگەڕێن؟ إن هؤلاء متبر وفی ذلکم بلاء من ربکم عظیم بیری ئەوە بکەنەوە کە خودا چ لوتفێکی لەگەڵ کردن، چۆن لە زۆر و ستەمی فیرعەون و دار و دەستەکەی ڕزگاری کردن کە خراپترین سزایان دەرخوارد دەدان، کوڕیان ئەکوشتن و ئافرەتەکانیان بە زیندوویی ئەهێشتەوە و ئەیانکردنە جاریە و کەنیزەک، کە ئەمەش بەڵایەکی ئێجگار گەورە بوو. سی شەومان دیاری کرد بۆ موسا بۆ عیبادەت کردن و دە ڕۆژی ترمان خستە سەری و میقاتەکەی بوو بە چل شەوی تەواو جا کە موسا خۆی بۆ موناجات کردن لەگەڵ خودا ئامادە کرد ڕووی کردە هارونی برای و پێی وت جێنشینم بە لە ناو قەومەکەمدا و ئاگەداریان بە لە شەریعەت لا نەدەن و نەگۆڕێن چاکەکەر بە و دوای ڕێگای بەدکاران مەکەوە کە ئەوانەن لە خۆیان غافڵن و دوورن لە خودا پەرستی. خودای گەورە لە وەڵامدا فەرمووی، تۆ ئێستا توانی ئەوەت نییە من ببینی، بەڵام بۆ ئەوەی زیاتر دڵنیا ببی کە توانت نییە بمبینی سەیرێکی ئەو کێوە بکە، ئەگەر لە شوێنی خۆیان مایەوە ئەوا تۆیش لەمەو پاش ئەتوانی بمبینی کە خودای گەورە جیلوە و نوری خۆی گرتە کێوەکە گورج ئەو کێوە ورد و خاش و هەپرون هەپرون بوو کە موسا ئەمەی دی خۆی بۆ ڕانەگیرا و یەکسەر کەوت و بێهۆش بوو کە هۆشی هاتەوە بە بەردا و چاوی کردەوە وتی خودایە هەموو شتمان لە لەوحەکانا بۆ نووسین لە حەڵاڵ و حەرام و مامەڵە و کاروباری خۆیی نیکاح و تەڵاق و هەموو شتێکی بایەخداری تر ئەوەی نووسیبوومان ئامۆژگاری بوون و تەفسیلاتی هەموو حوکمەکان بوون هەروەها بە موسامان وت ئەمانە بە هێز و حەزمەوە وەربگرە و ڕایان بگرە و ئەمر بە قەومەکەت بکە لەو حوکمانە ئەوەی جوانترە وەری بگرن و پەیڕەوی بکەن وەک خۆگری لە چاو سەرکەوتن یا لێبوردن لە چاو تۆڵەکردنەوە تا کۆتایی، جا ئەگەر ئێوە ئەم ڕێگایە بگرن لە پاشەڕۆژدا ئەنجامتان بەهەشت و ناز و نیعمەتە بێ، ئەنجامی بێدینەکانیشتان پیشانەدەین کە دۆزەخ و سزا و ئازارە، یا خوشونەواری ستەمکاران و لە دین لادەرانتان پیشان ئەدەین، واتە فیرعەون و دەست و بەستەکەی، کە چۆن ماڵ وێران بوون و داریان بەسەر بەردەوە نەما، هەتا ئێوەش پەند وەربگرن و کارەساتی ئەوان ببێتە عیبرەت بۆتان. ئیتر لەو ئایەتانە ورد نابنەوە کە خودا ناردوونی و بیر لە خۆیان ناکەنەوە کە چۆن دروست کراون و کێ دروستی کردوون. ئەوانە ئەگەر هەرچی ئایەتە بیبینن باوەڕی پێ ناکەن، ئەگەڕ رێگەی راست ببینن پەیڕەوی ناکەن، بەڵام ئەگەڕ رێگەی چەوت ببینن پەیڕەوی ئەکەن. ئێمە بۆیە دڵی ئەمانەمان مۆر کردووە چونکە خۆیان ستەمکارن و پێغەمبەران بە درۆ ئەخەنەوە و باوەڕ بە ئایەتەکانی خودا ناکەن و تێیان نافکرن و بێ ئاگان لێیان. بێگومان ئەوانەی باوەڕ بە ئایەتەکانی ئێمە ناکەن و باوەڕیان بە کۆبوونەوەی ڕۆژی دوایی و لێپرسینەوە نییە هەرچی ئەکەن پووچە و هیچ سوودێکی لێ وەرناگرن ئەمانە غەیری پاداشتی کردەوەی خۆیان پاداشتیان نادرێتەوە. واتخذ قوم موسى من بعده کە موسا لە میقات گەڕایەوە و دی چیان کردووە تووڕە بوو زۆر خەفەتی خوارد و وتی پاش من کارێکی زۆر ناشرینتان کرد کە دەستتان دایە گۆرەکە پەرستی ئەی خودا پێی نەوتن چاوەڕێی گەڕانەوەم بکەن بۆ پەلتان کرد لە تووڕەییدا لەوحەکانی کوتا بە ئەرزدا و سەری هارونی برای گرت و ڕایکێشا هارونیش وتی کوڕی دایکم من تاوانم نییە لێم نەترسان و بە بێدەسەڵاتیان زانیم و خەریک بوو بمکوژن وأنت أرحم الراحمین. جا موسا وتی خودایە لە گوناهی من و هارونی برام ببورە و چاوپۆشیمان لێ بکە و بمانخەرە ناو ڕەحمەت و بەزەیی خۆتەوە تۆ لە هەموو میهرەبانێ میهرەبانتری. ربک من بعدها لغفور رحیم ئەوانەیش کە کردەوەی خراپیان کردووە و لە پاشاندا تەوبەیان کردووە و پەشیمان بوونەتەوە و بە تەواوی ئیمانیان هێناوە و گەڕاونەتەوە بۆ لای خودا خودا بۆ ئەوانە گوناهبەخش و مێهرەبانە. ئەو شوێنەی لەگەڵ موسادا قسەی تێدا ئەکەم کاتێ گەیشتنە ئەوێ هەورە تریشقە لێی دان و هەموو مردن ئەنجا موسا ڕووی کردە بارەگای خودا و وتی ئەگەر خواستت لێ بوایە لە پێش ئەم ڕۆژەدا منیش و ئەوانیشت ئەمراند ئێستە من چی بکەم لە تانە و تەشەری بەنی ئیسرائیل ئایا بە هۆی تاوانی نەفامەکانەوە ئێمە لە ناوە بەی بێگومان ئەم ڕووداوە تاقیکردنەوەیەکە هەر کەست بوێ گومڕاهی ئەکەیت پێی و هەر کەسیشت بوێ هیدایەتی ئەدەی پێی خودایە لەم دونیادا بڕیاری نیعمەت و ئەنجامی چاکمان بۆ بدە و لەو دونیایشدا پاداشت و بەهرەی باش، بێگومان ئێمە مەیلمان کردووە بۆ لای تۆ، ئەنجا خودا فەرمووی بۆ هەر کەس خواستم لەسەر بێ سزای ئەدەم و ڕەحمەت و میهرەبانیشم زۆر فراوانە و هەموو شت ئەگرێتەوە، ئەو ڕەحمەتەم بۆ ئەوانە ئەنووسم کە خۆیان لە گوناهە پارێزن و لە خوا ئەترسن و زەکات ئەدەن بە موستەحەقان و باوەڕیان بە ئایەتەکانی ئێمە هەیە. ئەو کەسانەی ئەکەونە دوای ئەو فروستادەیە کە پێغەمبەرێکی نەخوێندەوارە ئەوەی ئەیبینن لای خۆیان لە تەورات و ئینجیلدا نوسراوە و ئەمریان پێ ئەکا بە چاکە و نەهیان لێ ئەکا لە خراپە و خواردەمەنی پاک و پوختەیان بۆ حەڵاڵ ئەکات و خواردەمەنی پیسیان لێ حەرام ئەکات و ئەو بارە قورسانەی ئەوسا بە کۆڵیانەوە بوون لایان ئەدات و باری سەر شانیان سوک ئەکات بێگومان ئەوانەی ئیمانی پێ بهێنن و حورمەتی بگرن و یارمەتی بدەن و دوای ئەو نور و هیدایەتە بکەون کە لە لای خوداوە بۆی هاتووە ئەی پێغەمبەر تۆ بە بەرەی ئادەمیزاد بڵێ من پێغەمبەر و فروستادەی خودام بۆ سەر ئێوە هەمووتان ئەو خودایەی هەرچی ئاسمان و ئەرزە و هەرچیان تێدایە هەمووی موڵکی ئەوە و کەس بەڕاستی عیبادەتی بۆ ناکرێ ئەو نەبێ مردوو زیندووەکاتەوە و زیندوو ئەمرێنێ کەواتە ئیمان بێنن بە خودا و بەو فروستادەی کە پێغەمبەرێکی نەخوێندەواری وایە باوەڕی بە خودا و کەلیماتی خودا هەیە کە کتێبە ئاسمانیەکانن کە لێیدا دوانزە سەرچاوە ئاوی لێ هەڵقوڵی کە هەر کۆمەڵێ سەرچاوەی خۆی ئەزانی و نیشانەی تایبەتی لەسەر بوو هەروەها هەورمان بۆ کردن بە سێبەر کە لە گەرمای هەتاو بیانپارێزێ و گەزۆ و شەلاقەشمان بەسەردا باراندن و پێمان وتن لەم ڕزقە پاک و پوختە بخۆن کە پێمان داون. بیری ئەوە بکەرەوە کە بە بەنی ئیسرائیل وترا لەم دێیەدا کە قودسی شەریفە نیشتەجێ بن و لە هەر لایەکەوە ئارەزووتان هەیە بخۆن و بڵێن، خودایە، مەبەستمان لابردنی باری تاوانە لەسەر شانمان و بە حاڵی سوجدە بردنەوە بڕۆنە ژووری مزگەوت، ئەگەر وا بکەن لە گوناهتان ئەبورین و ئەوانەی چاکەکەرن پاداشتی زیاتریان ئەدەینەوە. جا ئەوانەیان کە ستەمکار بوون ئەوەی ئەمریان پێ کرابوو بیڵێن گۆڕیان و شتیکی تریان وت کە پێیان نەوترابوو بێ گوێیی پێغەمبەرەکەیان کرد ئێمەش لە ئەنجامی ئەو بێ گوێییەدا لە ئاسمانەوە تاعونمان بۆ ناردن و تووشی نەگبەتی هاتن چونکە ئەوانە ستەمیان لە خۆیان و لە خەڵکیش کرد بیری ئەوە بکەرەوە کە چۆن کۆمەڵێ لە بەنی ئیسرائیل بەو کۆمەڵەیان ئەوت کە ئامۆژگاری خەڵکی تریان ئەکرد پێیان ئەوتن ئەوە ئێوە بۆچی خۆتان ماندوو ئەکەن بۆ ئامۆژگاری کەسانێ ئەکەن کە خودا بێگومان لەناویانە با یا سزایەکی توندیان ئەدات ڕابەرەکانیش لە وەڵاما ئەیان وت یادی ئەوە بکەرەوە کە وەختی خۆی خوای گەورە ڕایگەیاند و بڕیاری دا سەبارەت بەو جوولەکانەی ئیمانیان نەهێنا و بە گوێی پێغەمبەرانیان نەکرد و لەسەر بێدینی مانەوە، کە تا ڕۆژی قیامەت ستەمکاری وەهایان ئەنێرێتە سەر ناخۆشترین سزایان بکا بە قوڕگدا، خودا زۆر گورج تۆڵە لە بەدکاران ئەسێنێتەوە، هەروەها خودا گوناهپۆش و میهرەبانە. بەنی ئیسرائیلیەکانمان کردن بە چەند بەش و چەند تاقم هیوایان هەبوو پیاو چاک و لەخوا ترس بوون هیوایشیان هەبوو لە خوار ئەوانەوە بوون سا یا بە تەواوی کافر بوون یا خۆ مسوڵمان بوون بەڵام کردەوەی خراپیشان هەبوو ئێمە بە چاکە و بە خراپە و بە خۆشی و ناخۆشی بە هەرزانی و بە گرانی تاقیمان کردنەوە تا بگەڕێنەوە سەر ڕێ ڕاست و بیر لە خۆیان و لە خودای خۆیان بکەنەوە و بکەونە سەر ڕێگای خوداپەرستی دوای ئەوان کۆمەڵێ جێگای گرتنەوە کە تەوراتیان لە باوک و باپیرانیانەوە بە میرات بۆ مابوویەوە، لەگەڵ ئەوەشدا دوای سامانی دونیای بێ بەقا ئەکەوتن و وازیان لە ئاین ئەهێنا، ئەگەر پێیان بوترایە کاری خراپ مەکەن و دوای سامانی دونیا مەکەون ئەنجامی خراپ ئەبێ، ئەیانوت ئێمە لەبەر ئەوەی ئەولادی پێغەمبەرانین خودا لێمان ناگرێ و عەفومان ئەکات. هەروەها ئەگەر لە کاتی پەند و ئامۆژگاریدا ماڵێکی دنیاییان بۆ بلوایە ئەیان قۆستەوە ئەی بۆچی وەختی خۆی لە تەوراتەکەیاندا پەیمانیان لێ نەسەنرا کە درۆ بە دەم خوداوە هەڵنەبەستن ئەی پێمان نەوتن هەر کەس بە گۆێرەی کردەوەی خۆی پاداشت ئەدرێتەوە و سەیری پایی باو باپیر ناکرێ ئەی خۆیان لە تەوراتا نەیان خوێندۆتەوە کە ئەڵێ بەندە ئەبێ ڕێگای ڕاست بگرێ و دوای ئامۆژگاری پێغەمبەران بکەوێ ئایا نەیان ئەزانی کە بۆ ئەوانەی لە خودا ئەترسن پاداشتی چاکی نەبڕاوەی ڕۆژی قیامەت لە سامانی دونیای بڕاوە چاکتر و بەسوودترە؟ ئەوە بۆچی نافامن و خۆتان گێلەکەن؟ والذین یمسکون بالکتاب وأقاموا الصلاة انا لا نضیع اجر المصلحین یادیەوە بکەرەوە کە چۆن کێوی طور مان هەڵکەند و بەڕاسەریانەوە ڕامان گرت وەک چەتر و وایان نەزانی ئەکەوێ بەسەریانا پێمان وتن ئەوەی پێمان داون لە تەورات دا بە هێز و عەزم وەری بگرن و پەیڕەوی بکەن و ئەوەی تیایەتی تێی فکرن بەڵکو لە کاری خراپ و ئەنجامی ناهەموار بپارێزرێن بیری ئەوە بکەرەوە کە خودای گەورە لە پێش لەدایک بوونی هەر ئینسانێ لەو کاتەدا کە تۆ بووە لە پشتی باوکیدا ئەو تۆوی هوشیار کردۆتەوە و قسەی لەگەڵ کردووە ئایا من پەروردگاری ئێوە نیم؟ ئەوانیش وتویانە بەڵێ پەروردگاری ئێمەی و کردوونی بە شاهید لەسەر خۆیان بۆ ئەم پەیمانە نەبادا لە ڕۆژی قیامەتدا بڵێن ئێمە ئاگامان لەم پەیمانە نەبووە. ئەفەتوهلیکونا بما فعل المبطلون یا بڵێن، باوباپیرانمان هاوبەشیان بۆ خودا داناوە و کافر بوون و ئێمەیش لەبەر ئەوە کە مناڵ ورد بووین و دوای ئەوان هاتووین چاومان لەوان کرد و ئێمە تاوانبار نین ئایا بەهۆی کاری بەدکارانەوە ئێمە لەناوەبەیت و تووشی سزامانەکەیت؟ ئەی پێغەمبەر دەنگ و باس و بەسەرهاتی ئەو زانا جوولەکەیە بۆ ئەم جوولەکانە بگێڕەرەوە کە چۆن تەوراتمان فێر کرد و سوور ئەیزانی تۆ ڕەوانە ئەکرێیت چونکە لە تەوراتەکەدا هەبوو لە پاشانا بی ئیمان بوو بە تەورات و کافر بوو و شەیتان خستیە دوای خۆی و لە ئەنجامدا چووە ناو زومرەی گومڕاهانەوە و ماڵوێران بوو. بەڵام ئەو خۆی مەیلی لە ماڵ و سامانی دونیا بوو پشتی لە دین هەڵکرد حاڵی ئەم زەلامە وەک حاڵی سەگە هەڵمەتی بۆ بەری زمان دەرەکێشێ و هەناسە بڕکێی پێکەوێ وازیشی لێ بێنی هەر هەمان جۆرە ئەمە حاڵی ئەوانەیە کە باوەڕ بە ئایەتەکانی ئێمە ناکەن تۆ ئەی پێغەمبەری خودا بەسەرهاتی خەڵکیان بۆ بگێڕەوە بەڵکو بیر بکەنەوە و بگەڕێنەوە سەر ڕێگای ڕاست ئەڵێن مەبەست لەم شەخسە بەلعەمی کوڕی باعوڕایە سیجزون ما کانوا یعملون جوانترین ناوەکان هی خودان ئەو ناوانە لە خودا بنێن و بەو ناوانە لێی بپاڕێنەوە واز لەو ناوانە بێنن کە گومڕاکان بە بێ دەلیل لە خودایان ئەنێن ئەوانە لە دواڕۆژدا تۆڵەی کردەوەی خۆیانیان لێ ئەکرێتەوە ئەوانەیش کە بێ باوەڕن بە ئایەتەکانی ئێمە و ئەیانخەنەوە بە درۆوە پلە پلە بەرزیان ئەکەینەوە و ئەیدەین بە دەمیانەوە و بە جۆرێک کە بەخۆیان نەزانن لە ناویان ئەبەین و تۆڵەیان لێ ئەکەینەوە. وأملي لهم إن كيدي متين مۆڵەتیان ئەدەین و خەڵک وا ئەزانن لە هەموو ئازارێ ڕزگار ئەبن، کەچی بەرەو لەناوچوون ئەڕۆن. وردەکاری ئێمە بۆ فەوتاندنی کافرەکان و ستەمکارەکان گەلێ بە حیکمەت و دامەزراوە. ئەوەلەم یەتەفەککەڕو ما بصاحبهم من جنە. ان هو الا نذیر مبین. ئەوە بۆچی بیر ناکەنەوە لە وەزعی خۆیان و دونیا و ئەو پێغەمبەرەی ڕەوانەمان کردووە بۆ ئامۆژگاری کردنی ئادەمیزاد و گەیاندنی کەلامی خوا؟ بۆ تەماشا ناکەن کە بە هیچ جۆرێ نیشانەی شێتی و بێ هۆشی لەو زاتەدا نییە تەنها ئەوەیە کە ئینسانێکی ڕاستە و خەڵکی لە قەهر و غەزەبی خودا ئەترسێنێ. ئەی محەمەد، پێیان بڵێ، زانینی کات و ساتی ڕۆژی قیامەت لای خودای پەروەردگارمە، کەس لە سات و کاتی خۆیا دەری ناخات و بەرپای ناکا ئەو نەبێ، سامی ڕۆژی قیامەت زۆر گرانە لەسەر ئەهلی ئاسمانەکان و زەوی، بۆیە شارراوەتەوە. ڕۆژی قیامەت لە پڕ و کوت و پڕ نەبێ نایێ، لێتەپرسن دەربارەی کاتی ڕۆژی قیامەت وەک تۆ زۆر چاکی بزانی و ئاگات لێبێ کەی دێ، تۆ پێیان بڵێ نەخەیر. ئەی پێغەمبەر تۆ پێیان بڵێ، من خاوەنی هیچ سوود و زیانێ نیم بۆ خۆم، نە ئەتوانم قازانج بە خۆم بگەیەنم و نە ئەتوانم زیان لە خۆم دوور بخەمەوە، واتە نهێنییەکان نازانم. ئەگەر غەیبم بزانیایە خێر و قازانجی زۆرم بۆ خۆم کۆ ئەکردەوە و هەرگیز تووشی زیان نەئەبووم. الشاکرین. خودا ئەو زاتە بە دەسەڵاتەیە کە ئێوەی بەرەی ئادەمی زادی لە یەک نەفس دروست کرد کە ئادەمە هەر لە ئادەمیش حەوای هاوسەری دروست کردووە تا لەگەڵیا بژی و پێکەوە ئولفەت بگرن کە چووە لای سکی پڕ بوو بە شێوەیەکی سووک و لەگەڵ ئەوەشدا کە سکی هەبوو هەڵسوکەوتی عادەتی ئەکرد و ئیش و کاری بەجێ ئەهێنا فتعالی اللە عما یشرکون. کە خودا کوڕێکی چاکی پێدان و لەو کوڕە نەوە و بەرە کەوتەوە و زۆر بوون ئەولادەکانیان هاوبەشیان دانا بۆ خودای گەورە خودا پاک و بێگەردە و لەوانە بەرزترە کە ئەوان ئەیکەنە هاوبەشی خودا. ئەیوشریکون ما لا یخلق شیئا وهم یخلقون ئایا ئەچێتە عەقڵەوە شتێ بکەنە هاوبەشی خودا کە نەتوانێ هیچ دروست بکات؟ بەڵکو ئەو شتانە خۆیان دەست کردن و خەڵکی دروستیان کردوون. یستجیبوا لکم ان کنتم صادقین. ئەوانەی غەیری خودا کە ئێوە ئەیانپەرستن و بە خودایان ئەزانن هەموو دروستکراوێکن وەک ئێوە و خودا دروستی کردوون ئەگەر ڕاست دەکەن ئەمانە شایەنی پەرستنن و سوود و زیانیان هەیە دەبانگیان لێبکەن با جوابتان بدەنەوە و بێن بەدەمتانەوە بزانم جوابتان ئەدەنەوە؟ فَتَفَکَّرُوا فَإِذَا هُم مُّبْصِرُونَ بێگومان ئەوانەی لە خوا ئەترسن و خۆیان لە گوناه دوور ئەخەنەوە ئەگەر وەسوەسەیە لە شەیتانەوە لێیان بدا و غافڵیان بکا گورج بیرەکەنەوە لە گەورەیی و زانایی خودا و ئەبینی گورج چاویان بینایە و دڵیان زانایە و ڕۆحیان ئاشنایە یا بۆ پێشنیادت نەکرد لە خودا کە بتداتێ تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ من نە ئایەت هەڵەبەستم و نە پێشنیادی ئەکەم لە خودای گەورە ئەوانە کاری من نین من تەنها پەیڕەوی ئەوە ئەکەم کە لەلای خودای گەورەوە بە وەحی بۆم دێت ئەم قورئانە هەڵبەستراو نیە بەڵکو هۆی ڕووناکی دڵە و ڕاستی لە ناڕاست پێ جیاکرێتەوە هۆی شارەزاییە و ڕەحمەت و میهرەبانیە لەلایەن خودای گەورەوە بۆ ئەوانەی باوەڕ بە خودا ئەکەن و لێی ئەترسن و سەرپێچی ناکەن ئەمە لای ئیمامی شافعی ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ بۆ نوێژە جەهریەکانە وەکو نوێژەکانی بەیانی و مەغریب و عیشا کە ئیمام قورئان ئەخوێنێ و مەئموم گوێی لێ ئەگرێ و بێدەنگ ئەبێ لە غەیری نوێژیشدا هەم دیسان سوننەتە ئینسان گوێ ڕابگرێ مادام خەریکی کارێکی مەشروع نەبێ. ئەبو ئومامە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، خودا هیچی وەک ئەوە پێ خۆش نیە کە بەندە دوو ڕکات نوێژ بۆ خودا بکا ئەمە لە لایەک لە لایەکی تریشەوە بەندە هەتا لەناو نوێژدا بێ خێر و چاکە دادەبارێ بەسەریا بەندەکانی خودایش بە هیچ شتێک وەک ئەوە لە خودا نزیک نابنەوە وەک بەو شتەی کە لە لای خودا خۆیەوە هاتوە واتە بە قورئانی پیرۆز. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری. خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع. مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.